شەهرەزاد و تێجێڕنەوە ئەی شا شەهرەیار شەوێکیان خەلیفە هارونە ڕەشید خەویێزڕێ هەرچەندەکە خەوی لێ ناکەوێتەوە ئەنێرێ مەسروری بۆ بانگەکەن کە مەسرور ئامادە بێ پێی ئەڵێ هەر ئێستا بڕۆ ئەبوو جەفری بەرمەکیم بۆ بانکە بابێ کە ئەبو جەحفەر ئامادەکرێ خەلیفە پێی ئەڵێ جەعفەر بەم نیوە شەوە خەوم زڕاوە هەرچەند ئەکەم و ئەکۆشم خەوم لێ ناکەوێت ئەبوو جەعفەری گەورە وەزیرەڵێ گەورم بچی تەگەرما و لەگەڵ خۆشتندا گۆرانی بڵێ خەوداتەگرێ خەلیفە هارو نەڕەشی دەڵێ ئەو قسەی ڕاز نییە چونکە تاقیم کردەوە سوودی نەبوو گوێ بگرە بڕوا بکە گەر کارێک نەکەیت ڕزگارم بێ ئەوە لە گردنت ئەدەم ئەبوو جەعفەری بەرمەکیە پرسێ جا هەرچیەکەموت بە قسەمەکەی خەلیفە پرسی جا نیازتە ئامۆژگاریم بەچی بۆ بکەی جەفەروتی فەرمانت بەسەردا ئەدەم لەگەڵمدا بێت و سواری بەلێمێک ببین و خۆمان بدەین بەدەم ڕەوی ئاوی دیزلەوە تا ئەگەینە شارێ بەڵکو جۆرادێری بەسەرهاتێک بین هێشتا نەبیسرا بێ یان شتێک ببینین کە پێشتر نەمان بینی بێ چونکە سێشت خەمڕەوێنن دڵکەرەوەن شتێک ببینین کە نەبینرابێ یان شتێک ببیستین کە نەبیسرابێ یان بچێتە شوێنێک کە زووتر نەچوو بێ بەڵکو ئەمە خویە خەوزڕانەکەت لەبیر بچێتەوە ئەی میری مسلمانان خەلیفە هەروونە ڕەشید و جەعفەر و فەزلی برای و ئیسحاق و ئەبوو نەواس و ئەبوو دەنەف و مەسروری شمشێرباز خۆیان کرد بە ژووری بەرگدا هەمویان سەردەستە جلی بازرگانیان پۆشی چوونە سەر ڕووباری دیجلە و چوونە ناو بەلەمێکی ڕازاوەوە بەلەمیاندا بەدەم ڕێڕەوی ئاوی دیجلەوە تا گەشتە ئەو شوێنەی دیاریان کردبوو گویان لە کەنیزەکێک بوو ئەم گۆرانی ئەوت عمرت دووسەد بێ سێسەد بێ هزار لە مێرانەیە دەرئەچی ناچار هەردووک یەک نرخە هەروەکو یەکە پاشای شاران بی یا گەدای بازاڕ کە خەلیفە گوێی لەو دەنگە گرت وتی جعفر بەخوا دەنگی خۆشە جعفروتی گەورم تا ئێستا دەنگی ئاوا خۆشم نەبیستوە بەڵام گەورم بیستن لەو دی و دیوارەوە نیوە بیستنی دەنگی ئەو دی و پەردەیە خەلیفەوتی هەستە جعفر باخۆمان بکەین بەم ماڵەدا تاکو ئەم گۆرانی بێژە ببینین بەلەمەکەیان لە کەنار ئاوەکە بەستەوە و چوون بۆ ماڵەکە، لاوێکی جوان، زمان شیرین، قسە ڕەوان هات بە پیریانەوە، وتی یاخوا بەخێر بێن، فەرموو بێنە ژوورەوە. سەیری خانووەکەیان کرد، زۆر ڕازاوە بوو، بنمیچی ژوورەکان نەخشی زێڕین بوو، دیوارەکانی بەردی مەڕمەڕ بوو، بەرهەیوانێک پێشی بە پەردە ڕازابووەوە، نزیکەی سەد کەنیزەکی تیا بوو، مانگ بوون بە جوانی. ئەمجا کەنیزەکانی دەنگدا ئەوانیش سەکۆکانی خۆیان بەجێهێشت و هاتنە خوارەوە تاکو میوانەکان بچنە جێگایان دابنیشن، لاوەکە ڕوویکردە ئەبو جەعفەر وتی، گەورەکانم ناتانناسم تاکو گەورەکەتان پێش خۆم بخەم و جێگەی شیاوی پیشان بدەم تاکو دابنیشێ، خۆتان بچن دابنیشن. مەسرور کەوتە خزمەت کردنی ئەوانی دی. خانە خوێ فەرمانی دا سفرە و خوان ئامادە کرا. فەرموو لێ میوانان کرا. چوار کەنیزەکی کەمەر بەستە سفرەیان ئامادە کرد. دوای نان خواردن خانە خوێ پرسی میوانە بەڕێزەکان حەزەکەم ئەگەر بۆ کارێک یان داواکاریەک هاتوون پێم بڵێن. ئەوانی ژووتیان. لە ڕاستیدا گوێمان لە کەنیزەکێک بوو گۆرانی ئەوت زۆرمان بەلاوە خۆش بوو. جاگەر لە نزیکەوە گوێمان لە دەنگی بێ ئەوە لە پیاوەتی خۆتە. خانەخوێ بە کەنیزەکێکی ڕەشی وت ئادەی میوانەکان دڵخۆش بکە ئەویش دەستی دایە عودێک نەسبی کردەوە ئەم گۆرانەی وت فەلەک بەختی بۆ کردووی تەپەردە دەست بدە پێک و خێرا هەڵیدا کە شەراب تێکەڵ بیر و هۆشت بوو گیانت شادەکە ڕۆحت ئاسوودە سروە پیاڵت ڕازاوە ئەکا و ئەستێرە تێکەڵ بە مانگی چواردە خۆری زەرد ئاوا ئەبێ لە دەریا وەک شمشێرێکی زێڕینی زەردە کە لە گۆرانیکە بۆ دەستی کردە گریان کە میوانەکان ئەمەیان بینی کەوت نەگریان و لە خۆدان هەندێکیان بورانەوە هارو نەڕەشید و تێمە گریانی باو کوشتە نییە ئەمە گریانێکە بۆ دەستگیران و خۆشەویست ئەم جا بە ئیسحاقی وت من گریانی لەم شێوەم نەدیوە جار جارش سەیری لاوەی خانەخوێە کرد و ڕەنگی زەردی پێوە ئەبینی شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو بێدەنگ بوو. Thank you. شەهرەزاد جێڕایەوە هارونە ڕەشید بە لاوەی خانەخوێی وت ئێمە ئەناسیت ئەی ژوتینە ئەبوو جەفەر وتی حەزەکەی یەکەیە کە ناوەکانیت پێ بڵێم ئەی ژوتی بەڵێ جەفەر وتی ئەمەیان میری مسلمانانە و ئامۆزای پێغەمبەرە درودی خوای لێبێ ئەم جاناوی ئەوانی تریشی پێوت هارونە ڕەشید لێی پرسی، ئەم ڕەنگ زەردیە زکماکە یان بە هۆی خەم و خەفەتەوەیە؟ لاوەکە وتی، میری موسوڵمانان بەسەرهاتی من کەموێنەیە، سەرسوڕهێنە، ئەهێنێت بە ئاوی ئاڵتون بنوسرێتەوە، پەند بێت و هەردەم بگێڕدرێتەوە. خەلیفە وتی، بیگێڕەوە، ڕەنگە لەسەر دەستی مندا کێشەکە چارەسەر بکرێ. ئەویش وتی، گەورە من یەکێکم لە بازرگانەکانی وڵاتی عەمان، باوکم بازرگانێکی هێندە بووە بوو، سی کەشتی هەبوو لە دەریادا کاروانیان ئەکرد باوکم لەسرە مەرگی دابانگی کردم و هەندێ ئامۆژگاری کردم و مرد خوا خەلیفەمان بۆ بهێڵێت ئەلبەتە باوکم کۆمەڵێک هاوڕێی بازرگان و چەند شەریکی هەبوو ڕۆژێکیان لەگەڵ چەند هاوڕێکی بازرگانم دانیشت بووم مناڵەکم هات و وتی پیاوێک لە بەردەرگا وەستاوە و داوا دەکا ڕێ بدەی بێتە ژوورەوە منی ژوتم بابێ کە هات بخچێک لەسەر سەری بوو دایگرت و کردەوە سێرم کرد هەندێ جۆری میوەی تێدا بوو لە وڵاتی ئێمەدا نەبوو منیش دەستم برد سەد دینارم خەڵات کرد سوپاسی کردم ڕۆیشت ئەم جامیەوەکەم بەسەر خۆم و میوانەکاندا دابش کرد پرسییم ئاخۆ لە چۆ هێنابێتی وتیان لە شاری بەسرەوە هێنابێتی ئەمجا کەوتنە وەسفی شاری بەسرە باسی پیاوەتی و بەویژدانی و ڕێک و پێکی و میوان دۆستی و باسی هەوای پاک و مزگەوت و گەرما و چێشخانی پاک و ڕازاوەی ئەو شاران هێندەکرد منیش بڕیارمدا بگوێزمەوە بۆ شاری بەسرە بۆیە هەرچی خانوبەرە و دوکان و ڕز و باخ و زەویەکانم هەبوو هەمویانم فرۆشت هەموو نۆکەران و کۆیلەکان و کەنیزەکانم بوو هەمویانم فرۆشت و زێڕوزی و مرواری و یاقوت و شتە بەنرخەکانم کردە کەشتێەوە و سەفەرم کرد بۆ شاری بەسرە ماوەیەک لەو شارە مامەوە دواتر شتومەکی ماڵ و سامانەکانم پێچایەوە و لەوێش بارم کرد بەرەو شاری بەغدا کە گەشتم پرسیاری گەڕکی ماڵە بازرگانەکانم کرد و پرسییم کام گەڕک خۆشە وتیان بەری کەرخ لەسەر ڕێی زەعفران خانیۆکم بەکرێگرت شتومەکەکانم گواستەوە ئەو خانووە ماوەیەک تێدا مامەوە ڕۆژێکی هەینی بڕێ پارم لەگەڵ خۆم هەڵگرت و چوومە بازار و شار بۆ سێرکردن و گەڕان گەشتمە مزگەوتی منسوور کە نوێژی هەینی تێداکرا کە جەماعات تەوا بوو لەگەڵ خەڵکەکە هاتمە دەرەوە ڕۆشتم تا گەشتمە شوێنێک پێیان ئەوت شاڕێ شوێنێکی بڵندم بینی زۆر جوان بوو ئەیڕوانی بەسەر دەریادا و پەنجەرەیەکی ڕووناک لەگەڵ خەڵکەکەدا چوومە ئەو شوێنە پیاوێکی پیرم بینی بەرگێکی جوانی پۆشی بوو بۆنێکی خۆشی لێهات ڕێشی بەسەر سنگی دا پەخشان بوو چوار کەنیزەک و پێنج نۆکەر بە دەوریەوە بوون لە یەکێکم پرسی ئەم پیرەمێردەچێ و چکارەیە وتی ئەمە تاهری کوڕی ئەلایە پیاوێکی بەخشندە و دەستکراوەیە هەر کەسێک سەردانی بکە تێرە خواتوە خواتەوە منیش وتم کەوا بوو منیش ئەچمە سەردانی گەورەم کارێکم پێتە پیرە پرسی چی دەوێ منی ژوتم ئەمێ دەم شەو میوانت بم خوا هەڵناگرێوتی بە چاوان لە پەزێرایی دام ئێوارە کە نیزەکانی بان کرد و ئیشارەتی پێدان سفریان ڕاخست لە گۆشتی مریشک و کۆتر و ماسیان سەرخست تێر و پڕمان خوارد لە ژیانمدا خواردنی ئاوا بە چێژم نەخوارد بوو کە سفرە هەڵگیرا میوە دانرا شربەتی خۆش ئامادەکرا کە خواردن و خواردنەوە و میوانداری و پەزێرایی تەواو بوو ڕوم کردە پیرەمێرد وتم مامە پیرەجان لە ڕاستیدا هاتوومە داوای کچەکەت پیرەمێرد کەمێک ڕامە ئەم جاوتی بێدڵێت ناکەم و بە چاوان بەڵام ئەبێت تۆیش بە مەرجەکانی من ڕازی بیت و پەسەند بێ منی ژوتم بە چاوان پیرەوتی مارەی ئەم کچەم ساڵی 1970 هزار دینارە کە مانگی ئەکاتە پانزە هزار دینار و ڕۆژی پێ دینارەکە منیش چونکە دەوڵەمەند و بووە بووم بەلامەوە گرنگ نەبوو هەر ئەو شەوە کچەکەی خۆی لێمارە کردم ماوەیەکی زۆر لایەن مامەوە و زاوای پیرە بووم کچەکەی هێندە زیرەک و جوان و خانومان بوو زۆرم خۆشەویست هەموو مانگێک لەو سامانەی کە هەم بوو مانگی پهزار دینارم ئەکردە کۆشی پیرەمێردی خەزورمەوە کاتێک ئاوڕم دایەوە سامان و پارم نەما و تەنانەت کەشتەکانی نێو دەریاشم فرۆشت و کردمە کۆشی پیرەمێردی خەزورمەوە ئێوارەیەکیان لەگەڵ ژنەکەمدا دانیشت بووم کز و خەفەتبار و بێدەنگ ژنەکەم لی پرسییم ئەوە بۆچی بێدەنگ و خەفەتباریت گیانە شیرینەکەم منیش بێدەنگم لێکرد دیسان پرسیەوە ناچار بۆم باس کرد ئەوە چەند ساڵە من مانگی پ هزار دینار ئەدەمە باوکت لە حەقی مارەی تۆدا بۆیە سامان و پارەم بەدەستەوە نەما و ئیفلاسم کردووە ژنەکەم تا ئەو دەمە نەمهێشت بوو ئەمە بزانێ کە ئەمەی بیست سەری سوڕما و زۆری پێناخۆش بوو ئەم جا ڕووی کردە من وتی پیاوەکە چارەسەریم کێشێ زۆر ئاسانە تۆ زانیت ئەم باوکە هەرچیەکی پارەی دێتە دەست و پەیدای ئەک ئەیداتە دەست من تاکو و بۆی هەڵبگرم نە ئەزانێت چەندی پارە و سامان هەیە و نە بۆ ژیانی خۆیشی ئەزانێ بەکاری بهێنێ لە سبەی بە دواوە هەر ڕۆژە و تورەکەیەک پارەی 500 دیناریت لە پارەکەی خۆی واتە لە پارەکەی باوکم ئەدەم بە تۆ تۆش بی بە و بیدە بە باوکم و پێی بڵێ لێرە بە دواوە ڕۆژ بە ڕۆژ مانگانەکەت ئەدەمێ منیش میری مسلمانان بەخسم کرد ساڵێکی ڕەبق بەو شێوەیە لە پارەکەی خۆی ڕۆژی 500 دینارم ئەدایە ڕۆژێکیان ژنەکەم لە کەنیزەکێکی تووڕە بوو کەوتە لێدانی کەنیزەک زۆری ئازار بەرکەوت بۆیە سوێندی لە ژنەکەم خوارد پیلانێکی بۆ ڕێک بخە کە ئازار بەدلی بگەێنێ لە بەرامبەر ئەو هەموو لێدانەدا هەر بۆیش ڕۆژێک بە دزێ و ئەچێتە بن دەستی باوکی ژنەکەمەوە کە خەزوری منە و بۆی ئەگەڕێتەوە کە چۆن کچەی فێڵی لێکات و لە پارەکانی خەزیێنەکەی خۆی کچەکەی ڕۆژانە 500 دینار ئەدا بە مێردەکەی و مێردەکەشی لە حەقی ماری کچەکەیدا ئەیداتەوە بە خەزوری پیرەمێرد کە ئەمەی بی زۆر توڕە بوو هاتە سەر زاواکەی و فەرمانیدا بە کۆیلەکانی کە دەستێک جلی کۆنی بۆ بێن و ئەو بەرگەی لەبەریدا دای بکەن و بەرگە کۆنەکەی لەبەر بکەن و دەری بکەنە دەرەوە کە دەرکرام بەم شعرا خۆم لاوانەوە هەژار لە خاکی خۆی دانامۆیە بووە لە دنیا هەر خانە خوێە منیش ناچار ڕێگام گرتە بەر بەنەبوونی و دڵشکاوی کۆڵێک پەژارە و لە بەرخۆمەوە ئەموت لا حولە ولا قوتە ئللا بلا علی عظیم شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو بێدەنگ بوو. Thank you. شەهرەزاد گێڕایەوە لاوەی خانەخێ ڕووی کردە خەلیفە و یاوەرانی وتی سەران نەێشێنم سێ ڕۆژ لە شاری بەغدادا بە برسێتی من سوڕامەوە خۆشم نەمەزانی چی بکەم دواتر چوومە سەر ڕووبار و بەلەمێکم بینی ڕازیم کرد سواری کردم و بەرەو شاری بەسرە کەوتمە سەفەر کە گەیشتم لە کەنار ڕووبار دابەزیم و چوومە شاری بەسرەوە بێ ئەوەی کەس بناسم هەندێک ناو شار گەڕام و زۆریشم برسی بوو تاکو پیاوێک بەر و ڕوم هات و منی ناسیەوە بەخێری هەنام تومەس بازرگانێکی هاوڕێی باوکم بوو لێی پرسیم چ کارەیت چیەکەی لەم شارە منیش دوای ئەوەی بردمیە دوکانەکەی و خواردنی بۆ کڕیم و تێری کردم بەسەرهاتی خۆم بۆ جێڕای و تێمگەیان کە ئیفلاسم کردو و هیشک نابم بازرگانەوتی کەوابوو کوڕی خۆم وەرە ببە بە کاتبی حساباتی دوکانەکەم و منیش خەرجی خواردن و جلوبەرگت لەسەر من و ڕۆژی دوو درهەمیشت دەدەمێ تا بزانین خواچیەکە ئەوە بوو ئەی میری مسلمانان ساڵێکی ڕەبق لە لای ئەو بازرگانی هاوڕێی باوکم مامەوە و کڕین و فرۆشتنم بۆ کرد ئەو پارەی کۆم کرد بۆ لەو ساڵەدا سە دینار بوو ئەمجا چوم لە کەناری ڕووبار ژوورێکم بەکرێگرت و کەوتمە چاودێری ئەو پاپۆڕ و کەشتی و بەلەمانەی دانەوێڵیان ئێهێنا تاکو و دەزمایەکەم بدەمە دانەوێڵە بیبم لە شاری بەغدادا بیفرۆشمە و قازانجی لێ بکەم کەوتنە دانانی نرخ لەسەر ئەو مرواری و مەرجان و یاقوت و زێڕە تاکو و نرخیان گەشتە 400 دینار خاوەن خورجەکە کە لە کۆنەوە یەکتریمان ئەناسی لی پرسییم ئەرێ ئەوە تۆیش بۆ وەکو ئەو بازرگانانە بۆ زەمت نەکرد جابا تۆیش نرخەکەت زیاد کردایە منی ژوتم بەو خوای هاوڕێ لە ماڵی دنیا هەرسە دینارم دەزمایە هەیە کە ئەوە مت زۆر تەریە بوومەوە چاوانم پڕبوو لە فرمێسک ئەویش سەرنجی وردی دام و زۆری پێ ناخۆش بوو ڕووی کردە بازرگانانی کڕیار وتی ئەوە بە ئاگاداری ئێوە هەموو زێڕ و مرواری و یاقوت و مەرجانی نێو ئەم خورجەم فرۆشت بە سەد دینار بم بازرگانە سووری ژەزانم نرخەکانی چەند هزار دینارە لەگەڵەوەشدا وەکو خەڵات خەڵاتەکەم ئەم جا هەموو پارچەکانی کردەوە دوو تای خورجەکە و پێشکەشی کردم منیش زۆر سوپاسم کرد خورجەکەم دا بە شانم دا و بەرەو شار کەوتمە ڕێ کە گەشتمە ناو بازار کەوتمە فرۆشتنیان لە نێوان ئەو زێڕ و مرواری و یاقوت و مەرجانەدا گۆیەکی تابوو گۆی تەعوید بوو واتە گۆی نوشتە بوو کێشی نیو ڕەتڵە بوو سوور سوور بوو ئەم دیو ئەو دیوی نووسینێکی بەسەرەوە بوو لە قاچە مێرولە ئەچوو نەمەزانی سوودی ئەم گۆیە چییە ساڵێکی تەواو خەریکی کڕین و فرۆشتن بووم گۆی نوشتەکەم هەڵگرتوتم دەمێکە ئەمەم هەر هەڵگرت و نازانم سوودی چییە دام بە دەڵاڵی بازار بۆم بفرۆشێ دوای ساعتێک گەڕایوتی براکەم کەس ناوێ دەدر هەمان پێدا منیش پێم وتن خاوەنی نایدات ئەوانیش دایەنەوە بەسەر و چاومدا ڕۆژێکی دی بردمەوە مەزاتخانە ئەم جارە پ درهمیان پێدا منیش نەفرۆشت لەگەڵ خۆم بردمەوە بۆ ماڵەوە ڕۆژێکیان لە دوکان دانیشت بووم پیاوێک کاتە لام و سلاوی کردوتی بە یارمەتیت باکەمێ سەیری شتەکانی نێو دوکانەکەت بکەم منی ژوتم فەرموو لە کاتێکدا ئەی میری مسلمانان زۆر پستی بێ بازاری ئەو گۆی نوشتێ بووم لەو دوکانەدا تەنیا گۆی دوعاکەی بەدڵ بوو شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەوی 952. کابرا کە گۆی دوعای بینی بەری دەست و پشتی دەستی خۆی ماچ کرد و لەبەر خۆی وتی سوپاس بۆخوا ئەم جاڕووی کردە من و پرسی ئەمە ئەفرۆشی وتم بەڵێ پرسی بایی چەندە منی ژوتم تۆ چەندی پێدەی وتی بیست دینار منیش ڕاستەکەی پێم وا بوو لاقرتێن پێکا بۆیە بە توڕەیەوە وتم بڕۆ بەڕێی خۆتەوە برا وتی ئەیدەی بە پ دینار منیش بێدەنگ بووم وتی بەهزار دینار ئەی میری مسلمانان ئەوە منیش بێدەنگم لێ کردووە ئەویش بە کردبوونەکەم پێکەنێ پرسی ئەو بۆچی قسە ناکەی منی ژوتم پێم وتیت بڕۆ بەڕێ خۆتەوە کە ئەمەی بیست پرسی ئەی فرۆشیت بە هزار دینار منیش هەر پێم وا بوو پێم ڕابێرێ هێندەم زانی خەڵکی ئاپۆرەیان داین خەڵکەکە بە منیان وت بڵێ باشە ئەوە پێم فرۆشتیت ئێمە پارەکەیت بۆ لێسێنین گەر پارەکەی نەدا هێندەی لێدەین هەرەی تۆ پێێنین کابرا ژووتی تۆ ئەیفرۆشیت یان گاڵتەم پێکەی منی ژوتم ئەیفرۆشم کابراوتی ئەوە سیهزار دینارم پێدا بیگرە پارەکە و بۆ مۆر بکە کە بە شایەتی ئەم خەڵکە پێت فرۆشتوم منیش هاوارم کرد خەڵکینە ئێوە شاد بن بەڵام بەو مەرجەی پێم بڵێت سوودی ئەم گۆی دوعاە چییە بۆچی بەکارەبرێ کابراوتی جارێت تۆ پەیمانانی فرۆشتنەکەی لەسەر ئەم کاغەزەمۆر بکە دواتر پێ دەڵێم بۆچی باشە منی ژوتم ئەوە پێم فرۆشتیت ئەویش باگاداری خۆی مەزن ئەم جا پارەکەی بۆ بژاردم دایە دەستم و گۆیەکەی خستە گیرفانی ئەمجا بە پێکە نەوتی داما و بۆ خۆیان دانت بە خۆتدا بگرتایە نرخەکەیم ئەگەیاندا سە هزار دینار بگرە هزار هزار دیناری کە ئەمەم بیست خەریک بۆ خوێنم بۆستێ لەو کاتەوە ڕەنگم زەر تەڵگەڕاوە ئەوە تا ئێستاش تۆ پێم ئەڵەی ڕەنگت زرد بووە منیش پرسییم دە پێم بڵێ سوودی ئەم گۆی دوعاە چییە؟ وتی ئەوە بزانە پاشای هندستان کچێکی هەیە تووشی نەخۆشی سەر ئێشە بووە پاشایش پزیشک و زانایان و فەیلسوفان و قەشایانی کڵێسە و دەرمانسازان و ئەستێرە ناسانی وڵاتی کۆکردەوە منیش لەوێ بووم هەر چەندیان کرد و کۆشا بێسوود بوو کچیان بۆ چاک نەکرایەوە چوومە بەردەم پاشاوتم گەورم من پیاوێک ئەناسم ناوی سعدوڵای بابکیە لەسەر زەویدا کەسێک نییە هێندەی ئەو پیاوەزانە بێ ئەگەر پێت باشە بچم بۆ لای ئەوە فەرمانم بدەرێ پاشایش هەر لەوێدا پێیوتم بچم منی ژوتم کەوا بوو بنێرە با پارچەیەک شیلانم بۆ بێنم پاشا نردی پارچەیەکی گەورەی شیلانیان بۆ هێنام لەگەڵ 100 هزار دینار و دیارەکی باش منیش ئەو شتانم وەرگرت و ڕۆژی دواتر سەفرم کرد بەرەو شاری بابل هەواڵی پیرەمێردم پرسی شوێنەکەیان پێوتم چوومە لای سە هزار دینارەکەم پێشکەش کرد لێ وەرگتم ئەمجا پارچە شیلانەکەم دا نردی بربندیان بۆ هێنا و کەوتە کارکردن تێدا ئەم گۆی دوعای لێ دروست کرد ئەمجا حەوت مانگی ڕەبق چاودێری ئەستێرەکانی کرد تاکو لە کاتی دیاریکراوی خۆیدا ئەو تەلەسمەی لەسەر نووسی ئەمجا بردمەوە بۆ وڵاتی هندستان خستمانە سەر نێوچەوانی دەم و دەست چاک بووە شازادەی نەخۆش شەوانە ئەو کەنیزەکەی ئەکوشت کە لە ژوورەکەیدا پەزێرای ئەکرد هێندە مەترسیدار بوو کە شازادەی هەندی چاک بۆ بەهۆی ئەم شیلانەی گۆی دوعاەوە پاشا گۆیەکەی بۆ کردە نێو زنجیری ملوانکەکەیەوە ڕۆژێک لە ڕۆژان شازادەی هندی لە تەک هاوڕێکچەکانی سواری کەشتێ بێ یەکێک لە هاوڕێکانی بەدەم یاریکردنەوە دەزەبا بۆ ملی شازادەی هندی و ملوانکەکەی ئەبچڕێ و ئەکەوێتە دەریاوە ئێدی شازادەی هندی سەر ئێشەکە ئەگەڕێتەوە سەری پاشا هندستان نردی بە شوێنمدا بەسەرهاتەکەی بۆ جێڕایمەوە ئەمجا فەرمانی پێمدا کە پارچە شیلانێکی دی لەگەڵ خۆم ببووم بچمەوە بۆ شاری بابل بەڵکو پیر سەعدوڵڵای بابلی سەر لە نوێ گۆیەکی دوعای ترم بۆ دروست بکات و بیبەمەوە بۆ وڵاتی هندستان. دوای ماندووبوونێکی فرە گەشتمەوە بابل کە پرسیاری پیرسادوڵای بابلم کرد وتیان مردووە بەدەستی بە تاڵ گەڕامە وڵاتی هندستان و هەواڵەکەم دا بە پاشای هندستان ئەویش چارەی نەما من و دەکەسی نرد هەریەکەمان ڕووکەینە مەملەکەتێک بگەڕین بە شوێن دەرمانێکدا کە سەر ئێشەکەی شازادەی هندی چاک بکاتەوە ئەوە بوو خوا دوکانەکەی تۆی کرد بە نسیبم ئەی میری مسلمانان لەبەرەوەی زۆر بیری ژن و مناڵەکەمە کرد پارەکەم بردەوە ئەو ژوورەی بەکرێم گرت بوو ڕۆژی دواتر هەچی شتومەکەم هەبوو هەموویم فرۆشتەوە و ڕوم کردە ماڵی تاهری کوڕی ئەللا بەڵکو بە خێزانەکەم شاد ببمەوە کە گەشتمە کۆڵانەکەیان سەیری خانۆکەم کرد پەنجەرە کراوەی و با ئەهێنێت و ئەی بە خانوو نیمچەکەلاوەیەکە لە دراوسەکانم پرسی وتی ئاگات لە چییە ئەم پیاوە کچەیدا بە لاوێکی بازرگانی دەوڵەمەند دوای ئەوەی ئیفلاسی بەزاواکەی کرد دەری کرد کچی ئەم کابراە بازرگانە لاوەکەی مردی زۆر خۆشەویست بۆیە دواتر نەخۆش کەوت باوکی کچەکە جاڕیدا هەرکە زاوەکەی بۆ بێنێتەوە سە هزار دیناری خەڵاتەکە بەڵام بێسوود بوو ئێستا کچەکەی لە جانەڵادایە منیش پێم وت حەزەکەی زاواکەی بۆ باوکی کچەکە ببیتەوە و مژدانەکەت وەربگری دراوسەکەی وتی ئەرێ بەخوا هەر زۆریش منیش وتم دەبڕۆ لە دەرگاکەیان بدە و بڵێ مژدەم بدەرێ زاواکەت لەبەر دەرگاکەت وەستاوە کابرا وەکو هێستر کەوت تەلۆقەکردن بەرەو ماڵی خەزورم دوای سعاتێک ون بوو کە هاتەوە خەزورمی لەگەڵ بوو دوای بەخێرهێنانم لەگەڵ مژدەبەردا ڕۆشتینەوە ماڵ و مژدەدەر سەد هزار دیناری خۆی وەرگرت و گەلێک نزای بەخێری بۆ کردم لە ئامێزی گرتموتی بە قوربان ئەوە چەندێکە لە کوێی کچەکە مختە بوو سوی بێتەوە بۆ تۆ منی لە ژوورێک دانا چووە ژووری کچە نەخۆشەکەی و پێیوت ئەگەر تێر و پڕنان بخۆیت و ئەمجا بچی تە گەرماوەکە خۆت پاک و خاوێن بشویت ئەوە مێردەکەت ئەهێنمە بەردەست و دەستت ئەدەم بەدەستیەوە کچەکەی کەمەی بیست پرسی توخوا بەڕاستە باوکە وتی ئەرێ بەخوا کچەکەی وتی بەو خویە هەر ڕوخساری ببینم تێرەخم دواتر باوکی منی بردە ژوورەکەی باوەشی بۆ گرتمەوە و زۆر بەسەر یەکدا گریین ژنەکەم وتی بۆ خخوای هەرگیز بە خەیاڵمدا نەهات کە یەکتر ببینینەوە مەگەر لە خەودا ئەم جابانگی کرد ئادەی خواردن بێنن بابت لی خۆم تێر خۆم ئیدی ئەی میری مسلمانان ماوەیەکی زۆر لە ماڵی خۆ مامەوە و کچە ڕنگ و ڕووی جارانی بۆ گەڕایەوە کاتی خۆی خەزورم قازی و چوار شایەتی هێنا و سەر لە نوێ کچەکەی خۆی لێمارە بڕیمەوە تا ئێستاش هەرژنی منە ئەم جا لاوەی خانەخوێ چۆ ژوورێکی کوڕێکی هەرزەکاری قەد و باڵاڕێکی هێنا بەردەم خەلیفۆ پێیوت کڕنۆش ببە بۆ خەلیفە هەرزەکارەکەش بە قسەی باوکی کرد خەلیفە دەستی بەسەرداهێنا ئەمجا خەلیفە و ئەبوو جەعفەری گەورە وەزیری و هاوڕێکانی هەستان و ماڵ ئاواییان کرد و لە ڕێگا خەلیفە بە ئەبوو جەعفەری وت بەسەرهاتێکی زۆر سیر بوو تا ئێستا سربردەی وا سەیرم نەبیستووە دواتر خەلیفە ئەبوو جەعفەری بان کرد و فەرمانی دا باوکی حەسەن بێنن واتە لاوە خانەخوێکان هێنا ئەمجا ناردێ شوێن ئەممانیدا ئەویش کە هات زۆر لە خۆی ترسا خەمی ئەوەی بوو خراپەیەکی کردبێ هارو نەڕەشیدوتی ئەی ئەمانی ئەوژوتی بەڵێ گەورم خەلیفەوتی ئەو پەردەیە لا بن خەلیفە کاتی خۆی فەرمانی دابوو داهاتی سێ هەرێم لەو شوێنە دابنێن و پەردەی لە دەور بجێڕن کە عەممانی ئەو هەموو سامانی بینی سەری سوڕما ئەمجا خەلیفە پرسی باوکی حەسەن کوڕەکەی لاوەی خانەخوێ ناوی حەسەن بوو ئەم سامانە زۆرە یان ئەو سامانەی خەزورت لی سندیت لاوەی خانەخوێ وتی گەورم ئەمە زۆرترە ئەمجا خەلیفەوتی ئەوە ئەم سامانم بەخشی بە تۆ لاوە لە خۆشیدا دەستی کرد بە گریان کە ئەو فرمێسکە گەرمانە بە چاویدا دەعبارین زۆر کاریگەری لەسەر تەندروستی هەبوو هەر لەوێدا ڕەنگە زەردەکەی پەڕاند و ڕەنگی پەمەی بووەوە کە ئەم هەواڵیان بەلاوەکەوت کڕنوشی بۆ یزدان برد و سوپاسی خی کرد کە ڕەنگە پەڕیوەکەی بۆ گەڕاوەتەوە خەلیفە فەرمانیدا ئەو هەموو سامانیان بۆ ماڵی لاوەکە بردەوە ئەم جا خەلیفە لاوەکەی کردە هاونشینی خۆی تاکو خەلیفە لە ژیاندا بوو لاوەکە سەردانیە کرد و پێی لێ نەئەبڕی تەمەن تا سەر نابێت و خەلیفە مرد و هاتوچۆ بڕە شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو بێدەنگ بوو.